پێشەکی چاپی یەکەم ئایا نووسری شەرەفمەند دەتوانێت لە ئاستی و کەسانەی دەیانەوێ مرۆڤایەتی بەرەو خۆکوژی و نەمان ببەن بێدەنگ ڕابوەستێ شۆلۆخۆف ساڵی 1965 میخایل شۆلۆخۆف بەو وتانە خەڵاتی نۆبلی لەسەر ڕۆمانە بەناوبانگەکەی دوونی ئارام وەرگرت. کاتی بەرامبەر کۆڕی ڕۆشەنبیری پاشایەتی سوید ڕاوەستا و وتارە مێژوویەکەی لەو بارەوە بە گوێی گەلانی جیهان گەیاند. لە شوباتی ئەم ساڵدا هەزار و نۆ سەد و هەشتا و چوار، میخائیل شۆلۆخۆف نووسەری بەرز و ڕۆماننووسی بەناوبانگی گەلانی یەکێتی سۆڤیەت و یەکێ لە ڕێنوما ناسراوەکانی ڕیالستی سۆسیالستی، چاوی لێک نا و لە تەمەنی حەفتا و نۆ ساڵیدا، هەزار و نۆ سەد و پێنج تا هەزار و نۆ سەد و هەشتا و چوار، کۆچی دوایی کرد. پاش ئەوەی کە یادێکی هەمیشە زیندووی لە بەرهەمە جوان و بەرزەکانیدا بۆ بەجێ هێشتین. شۆلۆخۆف و بەرهەمەکانی بە تەنیا موڵکی گەلانی یەکێتی سۆڤیەت نییە، بەڵکو موڵکی تەواوی مرۆڤایەتییە. بۆیەش ئەم چەند دێڕە دەخەینە بەرچاوی خوێنەری کورد کە بۆ ناسینی گۆشەیەک لە ژیانی ئەو ئەدیبە بلیمەتەیە. دیارە کە ناسینی گشت لایەنەکانی چالاکی ئەدەبی و بەرهەمەکانی کە بە هەزاران لاپەڕەیە، کارێکی ورد و بەرفراوانی دەوێ و بەم پێشەکییە کورتە و بە گۆڕینی ئەم چیڕۆکە دەرەقەتی کارێکی وا قەبە ناین. سەڕەڕای ئەوەش کە زمانی نووسینی شۆلۆخۆف بە خۆی سادە و ڕەوان و بێوەیە و بێ تیفتیفەیە، ئەوەندەی تر تەقەلام داوە سادە و ڕەوان و بێ گرێ و گۆڵ بنووسم چ لەبەر ئەوەی کە ئەمە یەکەمین بەرهەمی درێژی نووسینی کوردیە کە چاپ دەکرێ بێگومان نووسینی کوردیم هەیە کە لە چاپ نەدراوە یا لەبەر ئەوەی کە هەر بڕوام وایە کە دەبێ بۆ زۆربەی خەڵک بنووسین و شتێکی وابکەین خوێنەری سادەی کورد کەلکی لێ وەربگرێ. شۆلۆخۆف کێیە؟ میخایل ئەسکەندەرۆڤیچ شۆلۆخۆف ساڵی هەزار و نۆ سەد و پێنج لە گوندی کرۆژیلین لە هەرێمی دۆنتس واتە لە ناوچەی ڕووباری دوون لە ڕۆستۆف لەدایک بووە واتە لەو ناوچەیە کە کازاخەکان ژیاون لە بنەماڵەیەکی جوتیاری کازاخی لەدایک بووە باوکی خەڵکی ڕیزانە بە کشتتوکاڵ و ئاژەڵداری خەریک بووە دایکیشی هەر لە بنەچەیەکی جوتیاری بووە. کاتێکا شۆڕشی مەزنی ئۆکتۆبری 1970 سەرکەوت، شۆلۆخۆف تازە پێدەگەیشت و لە باوەشی شۆڕش وەکو ئەو نەوەیە کە ئەو کاتە تازە لاو و تازە بە تازە چاوی دەکردەوە، فێر بووە. لەو چیڕۆکانەی کە لە ساڵەکانی بیست و سیدا نووسیوینە، باسی ئەو زۆرانبازی و ململانێیە دەکا کە نەوەی تازە لە تەک نەوەی کۆندا و پێویستی و ڕەفتار و بیروباوەڕی شۆڕشگێڕانە لەگەڵ داب و نەریت و نەفامی و دواکەوتوویی و بیر و باوڕی کۆنەپەرستی و کۆنە تێگەاڵاون. شۆلۆخۆف زوو دەستی داوەتە نووسین. سەرەتای نووسینەکانی بۆ ساڵی هەزار و نۆ سەد و بیست و پێنج دەگەڕێتەوە، واتە هێشتە تەمەن بیست ساڵە بوو. چەندین چیڕۆکی ئەم سەردەمەی سەبارەت بەو توولەک تازەلاوە و لاوانەیە کە چۆن دەچوونە ڕێزی کۆمسمۆڵ و چۆن بە گژی خوو ڕەوشتی کۆمەڵی کۆنا دەچوون و لە بۆتەی ئەو مشتومڕەدا قاڵ دەبوون، فێری تێکۆشان و ژیانی تازە دەبوون. ساڵی هەزار و نۆ سەد و چل و یەک کاتێ شەڕی جیهانی دووەم هەڵای سابوو، شۆلۆخۆف وەکوو پەیامنێری ڕۆژنامەنووس چۆتە خەتی پێشەوەی شەڕ. لەوێ جگە لە ناردنی ڕیپۆرتاژ و هەواڵ و وتار بۆ ڕۆژنامەکان، چیڕۆکی کورت و درێژیشی دەنووسی وەکوو ئەم چیڕۆکەی وەرمان گێڕاوە. کە ساڵی هەزار و نۆ سەد و چل و سێ لە ژێر ناوی چۆن فێری ڕقت دەکەن دا نووسیویەتی. چوار ساڵ لە خەتی پێشەوەی شەڕ ماوە، پاش تەواو بوونی شەڕ لە جاران گەرمتر خەریکی نووسین بووە و شاکاری جوانی داناوە کە زۆربەی بۆ ڕیسواکردنی شەڕفرۆشان و پیشاندانی کارەسات و دەرد و ئازاری شەڕ و لە پێناوی ئاشتی و ئاسوودەیی و بەختیاری ئادەمیزاددا تەرخان کردووە. لە بەرهەمە بەناوبانگەکانی دەربارەی شەڕی جیهانی دووەم چیڕۆکی چارەنووسی ئادەمیزادە کە بۆ زۆربەی زمانەکان وەرگێڕدراوە، لەوانەش بۆ زمانی شیرینی کوردی. زەوی بە یارمانی شکێڵە ناونیشانی یەکێ لە ڕۆمانە بەناوبانگەکانیەتی، باسی ڕۆژانی هەوەڵی پێکهێنانی کۆمەڵە هەرەوەزییەکان کۆلخۆزەکان دەکا و چۆن و بە چ سەختی و زەحمەتی و گیانکێشانێک جوتیاران قایل بوون و تێگەیشتن کە کاری هەرەوەزی باشترە و خێر و بەرەکەتی پترە. دۆنی ئارام ئەم ڕۆمانە بەناوبانگەیە کە بە بۆنەیەوە ساڵی هەزار و نۆ سەد و شەست و پێنج خەڵاتی نۆبلی وەرگرت. وەکوو دەڵێن شۆلۆخۆف یازدە ساڵی ڕەبەق خەریکی نووسینی ئەو ڕۆمانە بووە کە ئەمڕۆ بۆ زۆربەی زۆری زمانەکانی جیهان وەرگێڕدراوە. بە ئومێدی ئەو ڕۆژەش کە سوارچاکێکی زمانی کوردی ئەو ڕۆمانە بە کوردیی بگێڕێتەوە. وەکو وتمان ناتوانین لەم دەرفەتەدا تەنانەت لیستی ناوی بەرهەمەکانی شۆلۆخۆف بخەینە بەرچاو. ئەو پایەیەکی بەرزی لە ئەدەبی هاوچەرخی جیهانیدا هەیە. هەمیشە بۆ مرۆڤایەتی نووسیویەتی. شەڕ و ستەم و زۆرداری و پاشکەوتوویی و خوێنمژی ڕیسوا کردووە. وێنەگری واقعی تێکۆشانی سەختی گەلەکەی بووە لە پێناوی خەلقکردنی ژیانێکی تازەی بێچەوسانەوە ژیانی بەختیار و پڕ لە جۆش و خرۆش تایە مرۆڤ پڕ بە پێستی خۆی وەکو مرۆڤێک خۆی بناسێ و کار بکە و کۆمەلگەی مرۆڤایەتی بەرەو پێش ببە شۆلۆخۆف هەر لەو کاتێک کە باسی شەڕ و بەگژ یەکدا چوون و کارەساتە جەرگ بڕەکان دەکا بە هەموو وزە و توانایەکی هونەرمەندانەوە بانگی ئاشتی هەڵدەدا و خەڵک بۆ خەبات لە پێناوی ئاشتی و کامەرانی و دۆستایەتی و برایەتیدا بانگ دەکا. ئەم مانایەی بە خەستی لە وتارەکەیدا ساڵی هەزار و نۆ سەد و شەست و پێنج دەرخستووە. توانای زیندووی واقیعیگەری، ڕیالیستی، ساڵی هەزار و نۆ سەد و شەست و پێنج، کاتی وەرگرتنی خەڵاتی نۆبل لەسەر ڕۆمانی دۆنی ئارام، شۆلۆخۆف بە شانازییەوە گوتی، لەمەو پێشیش ئاشکرام کرد کە من نە بەس بەوە خۆشحاڵم کە خزمەتگوزاری پیشەیی و خسووسیاتی نووسەریم جێگەی پێ قایلبوون و ناسینی جیهانییە، بەڵکوو لەو ڕووەوەش بە خۆم دەنازم کە ئەم خەڵاتە بەر نووسەرێکی ڕووس کەوتووە. بەر نووسەرێکی خەڵکی یەکێتی سۆڤیەت کەوتووە، من لەم کۆڕەدا کۆڕی ڕۆشەنبیری پاشایەتی سوید، نوێنەری بەرەی مەزنی نووسەرانی نیشتیمانەکەمم. ئەمجا شۆلۆخۆڤ وتی، پێشووتر شادومانی خۆم لەوەش دەرخستبوو کەم خەڵاتە بە شێوەیەکی تر پشتگیرییە بۆ ڕۆمان نووسین. لەو ساڵانەی دواییدا چەندین جار بیستوومە کە گوایە شێوەی ڕۆمان ئیتر کۆن بووە و وڵامی پێداویستیی ئەمڕۆ ناداتەوە. بە هەموو دڵێکەوە دەڵێم کە لەو باسانە سەرم سوڕماوە، چونکە ڕۆمان ئەو ئیمکانییەمان پێ دەدا کە جیهانی واقیعی تەواوتر بناسین و تیئور و ڕەوشتی خۆمان هاوبیرەکانمان دەربارەی جیهان و کێشە بە گوڕەکانی لە قاڵبی ڕۆماندا بنوێنین لە ڕاستیدا ڕۆمان ڕامان دێنێ تا ژیانی بەرینی دەوروبەر باشتر و قوڵتر تێبگەین هەروە ڕێگەمان لێ دەگرێ نەوەک هەوڵ بدەین مەنی واتە فەردیایان ئەنانیە پوچەڵی خۆمان بە ناوکی دنیا بزانین بەلای هونەرمەندی ڕیالیستییەوە ڕۆمان بەپێی ئەو سروشتەی کە هەیەتی پێگەیەکی پان و بەرینە. زۆر لە داهاتەکانی هونەری نوێ لە ژێر ناونیشانی ئەوەدا کە گوایە تەمەنی ڕیالیزم بەسەر چووە ئەو ڕاستیانە قبوڵ ناکەن. من بێ ئەوەی لەوە ترسابم کە ناوی کۆنەپارێزیم محافەزە لێ بنێن و بە ناوی پەیڕەوێکی نەگۆڕی ڕیالیزمەوە ئەو تێبینیانە ڕەت دەکەمەوە. شتێکی تریش زۆر لەو کەسانە بە ناوی پێشڕەوایەتی ئەدەبییەوە دەئاخڤن. مەبەستمان هەر ئەو هەوڵ و کۆششانەیە کە لە زەمینەی قالب و شێوەی داهێنانی بەرهەمی هونەرییەوە وا بە دەستەوەیە. بە لای منەوە پێشڕەوانی ڕاستەقینە ئەو هونەرمەندانەن کە ناوەڕۆکی نوێی ژیانی دەورانی ئێمە دەکەونەوە و لە بەرهەمی خۆیاندا دەینوێنن. ڕیالیزمی بە گشتی و ڕۆمانی ڕیالستی بە تایبەتی لەسەر بناغەی تاقیکردنەوەی هونەری مامۆستایانی مەزنی ڕابردوو دامەزراوە. بەڵام لە ڕێڕەوی تەکامولی خۆیدا ڕوخسارێکی ئەکجار تازە و زادەی دەورانی ئەمڕۆی پەیدا کردووە. مەبەستی من لە واقیعیگەری ئامانجی نوێسازی و گۆڕینی ژیانە لە پێناو خێر و خۆشی ئینساندا. بەدیهییە کە مەبەستم لەوە هەر ئەمەیە کە ئەمڕۆ بە ڕیالیزمی سۆسیالستی ناوی دەبەن. لە وێژەکانی خسووسیاتی ئەو جیهانبینییە ئەوەیە کە دوورەپەرێزی و هەڵاتن لە واقعییەت قبوڵ ناکا و ئادەمیزاد بانگ دەکا تا لە پێناوی پێشکەوتنی مرۆڤایەتیدا تێبکۆشێ و شێوەی تێکۆشانی پێ پیشان دەدا و ئەو ئیمکانە دەڕەخسێ کە ئادەمیزاد بەو ئامانجە بگات کە ئارەزووی ملیۆنەها ئینسانە. کۆمەڵگای مرۆڤایەتی لە کەسانی تاک تاک و بە تەنێ و جیا لە یەکتر کە وەکوو ئاسمانگەرەکان لە دەرەوەی کێشی زەوی و لە حاڵەتی بێ کێشاندا دەیبەنە سەر پێکنەهاتووە. ئێمە لەسەر ئەم زەمینە دەژین و ملکەچی یاساکانی ئەوین و هەر وەکو لە ئینجیلدا هاتووە، هەر ڕۆژێک لە ڕۆژانی ئێمە پڕە لە بەدبەختی و گرفتاری و نیازی خۆی و ئومێد بە دوا ڕۆژی باشتری خۆی. دانیشتوانی هەرە زۆری سەر ئەرز و ویست و ئارەزووی وەکو یەکتریان هەیە و بەرژەوەند و پەیوەندی هاوبەشیان کە بەر لەوەی لەیەک جیا و دووریان بخاتەوە، پێکەوە دەیانبەستێ. ئەوانەی پیاوی کار و ڕەنجدەرانن هەموو شتێک بە هێزی دەست و مێشک دەخوڵقێنن. من لەو نووسەرانەم کە خزمەتکردن بە خەڵکی ڕەنجچێژ بە قەڵەم و بەبێ سنوور بە بەرزترین شانازی خۆم دەزانم. هەموو شتێک ئالێرەوە دەست پێ دەکا. لێرەوە دەتوانرێ درک بکرێ کە هونەرمەند بە لای منەوە وەکوو نووسەرێکی مەردوومی سۆڤیەت چ پایەیەکی لە جیهانی ئەمڕۆدا هەیە. ئێمە لە دەورانی نائارامیدا دەژین. هەرچەندە لە سەرانسەری ئەرزدا میللەتێک نییە شەڕ بخوازێ، بەڵام دەسەڵات و هێزگەلی وا هەن کە میللەتان بەرەو کوورەی شەڕ ڕادەکێشن. ئایا دەشێ خۆڵەمێشی شەڕ، خۆڵەمێشی گڕە مەزنەکەی شەڕی جیهانی دووەم، دڵی نووسەری شەرەفمەند، دەتوانێ لە ئاستی ئەو کەسانەی دەیانەوێ مرۆڤایەتی بەرەو خۆکوژی و نەمان ببەن، بێدەنگ ڕابوەستێ؟ ئەی پەیامی هونەرمەندان چییە؟ پەیامی ئەو هونەرمەندەی کە وەکو خواکانی ئەلەمپ لە ئاستی دەرد و ئازاری خەڵکی بێخەم نییە خۆ لە کێشە کێشی دژمنکارانە بەرزتر دەزانێ ئەو هونەرمەندەی کە خۆی بە ڕۆڵەی گەل و بە ئەندامێکی بچووکی ئەو خەڵکە لە قەڵەم دەدا نووسەر دەبێ لە ڕووی ڕاستیەوە لەگەڵ خوێنەرەکان قسە بکە ڕاستی بڵێ ئەو ڕاستیش کە باوڕ و بڕوا بە خوێنەران دەدا باوەڕ بە دوا ڕۆژ و بڕوا بە وزە و توانەکانی خۆی کە لەباریدا هەیە ئەوا دوا ڕۆژ بسازێ. نووسەر دەبێ لە سەرانسەری دنیادا تێکۆشەری ڕێگەی ئاشتی بێ و بە هەر کوێ قسەی بڕ دەکا با ئەو تێکۆشەرانە بە بار بێنێ کە لەو چەشنە ئاشتیخواز بن و خەڵکیش بە پێی مەیلی سروشتیانە و شەرەفمەندانەیان لە پێناوی پشکووتن و پێشکەوتندا یەک بخات. هونەر دەسەڵاتێکی سەرسوڕهێنەری بەسەر مێشک و گیان و دڵانی ئادەمیزاددا هەیە. بە لای منەوە ئەو کەسە هەقی هەیە ناوی هونەرمەند لە خۆی بنێ کە ئەو دەسەڵاتە بۆ خەڵق کردنی گیانی جوانی پەرستی لە دڵی خەڵک لە پێناوی خێر و خۆشی مەردومدا بەکار بێنێ خەڵکی وڵاتەکەم لە پێشخستنی ڕێڕەوی مێژووی خۆیاندا ڕێگایەکی تەختانیان نەبڕیوە ئەو ڕێگای ڕێگا شەقکەر و پێشەنگەکانی ژیان بووە منی نووسەر بە ئەرچی خۆمم زانیوە و وەکو لەمە دواش وا دەیزانم کە هەرچیەکم نووسیبێ و لەمەودوا بینووسم هەر بۆ ڕێزلێنانم و بە حورمەت زانینی ڕەنجی ئەو میللەتە زەحمەتکێشەیە. ئەو میللەتە داهێنەرە، ئەو گەلە قارەمانە، ئەو گەلە کە بۆ سەر هیچ کەسێ دەستدرێژی نەکردووە و هەمیشە بە سەربەرزییەوە توانیوێتی بەرگری لە دەسکەوتەکانی خۆی بکا و ئازادی و شەرەفی خۆی بپارێزێ و قەت لەو مافەی واز نەهێنێ کە دواڕۆژی خۆی بە پێی ئارەزوو و ویستی خۆی بخوڵقێنێ. لە کۆتاییدا شۆرۆخۆڤ دەڵێ، بە ئاواتم کە کتێبەکانم یاریدەدەری خەڵکی بن تا لەوە چاکتر بن کە هەن و گیانێکی پاکتر بگرنە بەر و ببنە هۆی پشکووتنی خۆشەویستی و دۆستایەتی لەگەڵ هاوچەشن و تێکۆشانی بێوچان لە ڕێگەی ئامانجی مرۆڤایەتی و پێشکەوتنی مەردوومدا. لەم ڕێگایەدا با سەرکەوتنی هەرچەندە کەمیشم وەدەستهێنابێ، ئینجا خۆم هەر بە بەختەوەر دەزانم. کۆمەڵی ئازاد لە هەژاری و چەوسانەوە چۆن ڕێز لە هونەرمەند دەنێ. ئەوە بوو چەمکێک لە ژیان و بیروباوەڕی شۆلۆخۆف سەبارەت بە هونەر و هونەرمەندی ئینسانپەروەر. جا با بزانین ئەو میللەتەی کە ئەو پێوە دەنازێ و شاباشی شانازی بۆ هەڵدەدا چۆن حورمەتی گرتووە و یادی کردۆتەوە کە ئەمەی تا ئێستا بۆ کراوە هێشتا کەمە بۆی کرابێ ئەو کەمەش بە تەنێ بەسە تا تێبگەین کە بۆچی شۆلۆخۆف بەو سەربەرزیەوە خۆی بە ڕۆڵەی ئەو گەلە داهێنەرە لە قەڵەم دەدا کە هەم ئەم ڕاستی دەربڕیوە و هەم ئەو گەلە شایانی ئەو ئیحترامەیە گەلێ قەدری ئینسان بزانێ و نرخ لە بەرهەمی دەست و بەرهەمی مێشک بنێ و گرنگیەتی نرخ و ئەو نرخ لێنانە بزانێ و کارکەری دڵسۆز چ کارکەری دەستی بێ یا کارکەری مێشکی لە جێگەی خۆی دابنێ، گەلێکی ئاوها بە ڕاستی شایەنی هەموو ئەو خۆشەویستیەیە کە تک تک لە پێنووسی شۆلۆخۆفەوە دەچێتە ناو دێڕی ڕۆمان و گشت نووسراوەکانی دیکەی. چ خۆشە مرۆڤ کار بکا و خەڵکی وا هەبن کارەکەی بسەنجێنن و خۆی بەخت بکا و کەسی وا هەبن بەو فیداکاریە بزانن و بەهرەدار بێ لە هونەر و کارامەیی و شارەزایی و مەردومی ئەوتۆ هەبن بیناسن و لە جێگەی خۆی نە زیاتر و نە کەمتر دایبنێن. لە تاریکستانی کۆمەڵگەی پڕ لە ستەم و چەوسانەوە و کوێرەوەری و خوێنمژی و نەفامی و نەزانیدا، لە شەوەزەنگی کۆیلایەتی کۆمەڵی ئادەمیزادە، چەند گوڵ پێش ئەوەی بپشکون نەژاکان و هەڵنەوەرین، چەند چرا نەکوژانەوە، چەند دەنگی زوڵاڵ لە گەروودا نەخنچێنران، چەند نەونە مام پێش ئەوەی بێنە بەر لە بنج و بناواندا هەڵنەکەندران، چەند بەهرەوەر و بلیمەتیش پاش ئەوەی ناسران ئەمجا بە دڵڕەقی و کوێرانە پێشێل نەکران، ڕەنجی چەند کەس، چەندین ملیارد کەس، بۆ هەندێ کەس نەچوو؟ چ تاوانێک دەرهەقی بیری گەش و باوەڕی ڕاستی نوێ و داهێنانی تازە و گڕ نەکراوە. کۆمەڵی ئازاد لە چەوسانەوە و هەژاری و بێدەرەتانی، ڕەگ و ڕیشەی ئەو تاوانە ڕەش و چەپەڵانە کە هەمیشە لە کەی نەنگن بە نێو چەوانی کۆمەڵی مرۆڤایەتیەوە لە ڕیشەوە وشک دەکاتەوە و سەر زەوی لێ بژار دەکا. کاروانی خەڵکی سەر ئەرز وەکوو مناڵی تازە پێ بگرێ و بەرەو ئامێزی دایکی بە باڵەفشێ لەتر دەخوا و لاقە تازە پێگرتووەکانی دەهاوێژێ. بەرەو هەتاوی ئەو دوا ڕۆژە ڕۆشناییە دەڕوا، ئەو کاتە کە با ئێمەیش لە نیشتیمانە جوانەکەماندا لە تەمەنی خۆماندا نەیبینین، ئیتر هیچ بەهرەمەندێک لە هونەر و هێزی داهێنان و بیر و باوەڕ ڕووناک لە پلە و حورمەت و ڕێزلێنان بێبەش نابێ. ئەو ڕۆژە بێبەشان هەر ئەو تەمەڵ و بێبەهرە و خۆپەرستانە دەبن کە بیانەوێ کەمترین زەحمەت بە خۆیان بدەن و فرەترین بەرهەم بەریان کەوێ و تۆزقاڵێک مێشک یا لەشی خۆیان ماندوو نەکەن و لە هەمووانیش چاکتر بژین خۆشتر بخۆن ئاسوودەتر بنوون جوانتر بپۆشن و چۆن مەیلیان بوێ ڕای بوێرن چ خۆشە ئەو ڕۆژەی کە ئیدی نان بۆ قەساب و گۆشت بۆ نانەوا نەبێ نرخی ئینسان بە پێواری کار و بەهرە و ڕەنجی ئەو پێوانە بکرێ نە بە گەزی کوتاڵفرۆشی وا کە عانەیەک بخاتە ناو مێزەرەکەی و سوێند بخوا بەو سەرەی کە عانەیەک زیاتری تیا نیە. لەو کۆمەڵگەیەدا مەچەکی ئینسانی خوێن مژ دەگرن، وەک پۆلیسی مەچەکی گیرفانبڕ لە کاتی بڕینی گیرفاندا بگرێ، پێی دەڵێن، ئیتر بەسە، ئەوەی کار نەکا ناخوا. چ کاری دەست بێ، چ کاری مێشک. مرۆڤ لە دەغەڵکاری و تەنیا عانەیەک لە ناو مێزەر نان و چاوچنۆکی و ڕق و کینە ڕزگاری دەبێ. برالە تۆ بڵێی، تۆ بڵێی وابێ؟ ئەگەر وا نەبێ، ڕێڕەوی کاروانی شەهیدانی ئازادی و سەرفرازی بەو مەنزڵگایە ناگا، ئیتر ئەم خەبات و بەرخودانە هیچ مانایەکی نامێنێ. دڵنیابە کە ڕۆژی ڕزگاری تەواوی مرۆڤ بە مرۆڤی کوردستانیشەوە سەر هەڵدەدا و شەمشەمەکوێرەی زۆرداری و سوارملی یەکتربوون دەخرێنە کون و قوژبنە گۆڕستانەکانی مێژوو. شۆلۆخۆفی نەمر دەبێ زێدەتر بەختەوەر بێ لەوەی بیری لێ دەکردەوە. ئەی ئەوە نەبوو کە بە خۆی وتی، بە ئاواتەوەم کە کتێبەکانم ببنە هۆی تێکۆشانی بێ وچان لە ڕێگەی ئامانجی مرۆڤایەتی و پێشکەوتنی مەردوومدا؟ لەوەیە ئەوەی بۆ ڕێزلێنان لە شۆلۆخۆف کرابێ، بۆ کەم هاوڵاتی ئەو کرابێ. لە هەرێمەکەیدا بە حورمەت و شکۆداریی ماڵئاوایی لێ کراوە و لە سەرانسەری وڵاتدا هەواڵ و وتار و فیلم و لێکۆڵینەوەی لەسەر بڵاو کراوەتەوە و کۆڕی بۆ بەستراوە و یەک دوو مانگ لە وەفاتی تێدەپەڕێ کە ئەم بڕیارانەش بۆ ڕێزلێگرتن و یادکردنەوەی لە یەکێتی سۆڤیەت دادەدرێ لە مۆسکۆ پەیکەری بۆ دابنێن لە مۆسکۆ هەروا لە ڕۆستۆڤ شارێکی سەر ڕووباری دوون کە لەوێدا شۆلۆخۆڤ زۆربەی بەرهەمەکانی داهێنا سرە و شەقام بە ناوی بکرێتەوە. لە ئاوایی فیتسیکاپا کە ئاواییەکە شۆلۆخۆف تیا ژیاوە ئامۆژگایەک بەو ناوە دابمەزرێ. ناوی لەسەر سێ کتێبخانە و سوفخۆزێک لە کازاخستان و گەمی کەشتیەک بنرێ. لە هەرێمی ڕۆستۆف دە دەوڵەت مۆزەخانەیەکی بەرین بە ناوی میخائیل شۆلۆخۆفەوە بکاتەوە ئەم خانووبەرانە بگیرێتە بەر. ئەو خانووەی کە لە فتیسیکاپا کە تیایدا ژیاوە. ئەو ماڵەی لە کۆرجیلینیسبکی کە تیایە لە دایک بووە ئەو ماڵەی لە کارفنیسکایە کە تیایە مناڵیەتی بردۆتە سەر ئەو ماڵەی کە تیایە ڕۆمانی بە ناوبانجی دوونی ئارامی نووسیوە بە ناویەوە من حەبە قوتابیان بدرێ یەکێتی نووسەرانی سۆڤێت هەر ساڵی دوو خەڵات بە ناوی شۆلۆخۆفەوە بدات بە چاکترین بەرهەمی نووسەرە لاوەکان هەروە لیژنەیەکی تایبەتی پێکات بۆ کەلەپووری ئەدەبی شۆلۆخۆف. ئێمەش هەر بە بۆنەی کۆچکردنی ئەو نووسەرە مەزنەوە، هەم بۆ ناساندنی چەمکێک لە ئەدەبەکەی، ئەم چیڕۆکە بە ناوی چۆن فێری ڕقت دەکەن پێشکەش دەکەین، کە لە فارسییەوە وەرمان گرتووە، بۆ نووسینی ئەو پێشەکییەش لە هەندێ هەواڵ و نووسراو بە زمانی عەرەبی و فارسی،